لە ئاڵقەی ڕابردووە باسی داهێنراوەکانی مەسیحێتی چەرخی چوارەمی دوای کۆنگرەی نیقیەمان کرد کە وتمان لە بیستی پێنجی سێ سەد و بیست و پێنجی زاینیە گیرا بە سەرپەرشتی ئیمپڕاتۆر قوستەنتین گۆڕانکاریەکان کە لە مەسیحیەتە دروست بوو کاریگەریەکی گەوریان لەسەر هەموو قڵپکردنەوەی چەمکە مەسیحیەکانی ڕۆژهڵات هەبوو ئەوروپا لە بەرەوەی خۆی حەزارەتێکی بەهێزی پێشتر هەبوو کە هی ئیغری قڕومانە شرکیاتێکی زۆری هەبوو فەلسفەی زۆری هەبوو کە مەسیحەتی هاتە ناویەوە مەسیحەتی مەجبور کرد بێتە قاڵبی ئیغریق و ڕۆمانۆ مەسیحیەت مەجبور بوو بۆ ئەوەی بمێنێ لەو ڕاکە ڕاکەی ڕزگاری ببێ کە سێسەد ساڵ بوو شوێنکەوتوانی سیدنا عیسا ئەیان بر بەڕێوە ئەو هەموو داخوران و لێکترازان و ڕاجوێیەی لە ناویانە دروست بوو بوو بۆ ئەوەی حەل ببێ ڕازی بوون بەوەی لە کۆنگرەی نێقیە کێشەکان یەکلایی کەنەوە ئەوانەی موحید بوون ئەوانەی یەکخواناس بوون لەگەڵ ئاریۆس ئەوانی کە باوەڕیان وابوو سیدنا مەسیح پێغەمبەرێکی خوایە و هاتۆتە سەر ئەرز هەروکو پێغەمبەرانی تر وایە تەنها ئەوەیە مەعسوومە پێغەمبەرێکی خوای گەورەشە کوڕی خوانیە وردە وردە لە مەجمعی نیقیەیە دۆڕاندیان هەرچەنە زۆرینەیەکیش بوون بەڵام قوستنتین لایەنی تەرەفەکانی تری گەر شەمامسەکانی تر و دژی ئەوان وەستایەوە، بۆیە ئەوانەی کە تابعی ئاریۆس بوون زۆرتر لە شام و سەر بە کەنیسەی ئەسکەندەریە بوون لە میسر بە کۆمەڵ لێیان موسڵمان بوو ئاسەوارێکی کەمیان مایەوە ئەو کاتەی کە ئیسلامەتی هاتە شام و میسر شیمالی ئەفریقیا چل ئەبرەشیە هەبوو چل مەرکەزی گەورەی مەسیحێتی هەبوو لە مەدای دوو سەد ساڵە هیچیان نەمایەوە. چونکە وردە وردە هەموو زەعیم و سەرکردەکانیشیان هاتنە ناو ئیسلامەوە بەڵام هەموو ئاسەوارەکانیشیان وەکو خۆی هەمووی ماوە کەنیسەکانیان و مەراکزی دینی خۆیان هەمووی بەو شێوەیە ماوە ئەوەی کە دینی مەسیحێتی ئەوروپایی دایمەزراند بوو دایهێنا بوو باسی دوو خاڵمان کرد لە ئەڵلقەی ڕابردووتمان پلەداری پیاوانی دین کە ئەوان پێڵن ئەکلیرۆس هەروەها خەڵوەتکێشان و گۆشەگیری ڕاهیبەکان کە دەست لە دنیا بەردەن و بڕۆن خەڵوەتکێشانێکی زۆر قورس ڕاضەی نەفس بکەن چێشتی بێخۆ بخۆن بە ڕووتی بژین لەگەڵ حیواناتا بژین لە بیرابن لە ئەشکەوتابن دوور لە خواردن دوور لە مەلەزاتی لەش بۆ ئەوەی پاڵفتە ببن تاکو بگەن بە سیدنا عیسا وەکو خۆیان اعتقادیان وابوو ئەو کەسانەی کە شارەزان لە ئێوەی بەڕێز، لە خەڵوەتکێشانی سۆفی لە وڵاتی ئێمەش، هەمووی ئاسەواری ئەوێیە کە هاتوو بۆ ئێرە. چۆن ئێستا عەولەمە لە هەموو جیهانە، ئەمریکاییەکان و ئیدارەی ئەمریکاییەکان، محاولەی ئەوەکەن هەموو ڕێبازەکانی سۆفیزم زیندوو کەنەوە بۆ ئەوەی نفوزی ئیسلامی سیاسی کەمکاتەوەکو خۆیانەڵێن ئەو زەمانەش وابوو ئیستعمار کە هات بایەخێکی زۆری بە ڕێگای طریقەکەدا بە ڕێگای طریقەدا بۆ ئەوەی بەهێزتر ببێ تەشەنە بکە ئەو جەهلەی کە ئەو شێوەیە دروستیەکە لە ناو خەڵکە وا ئەکا خەڵک لە دینەکە دوورکەونەوە استعمار هەموو ئیسعماریەکان تەبەن فەەنسا بریتانیا ئیتالیا هۆڵندا پورتوغال، ئیسپانیا، هەموو ئەمانە کە هاتنە وڵاتانی موسڵمانانەوە سەیریان کرێ کێ لە بەقوەترین نفوزە کە ئەم خەڵکەی پێکەوە بەستۆتەوە دینەکەیە بۆ ئەوی دینەکە سوک بێ لە بەرچاوی خەڵکی هاتن ئەم شتانەی لای خۆیان بوو بوو بە سەبەبی ئەوەی کە خەڵک لە دینەکە ڕاکە هێنایان کردیان بە پۆشاچێ بۆی بەسەر ئیسلامیا بدەن و پاشان ئیسلام بەو شێوە ناشیرینە پێشچاو بخەن بۆی خەڵکتە لێی بتەکێتەوە و ڕاکە هەروەکو ئێستا کە پارتی ویەکێتیش لە کوردستانە ئەیانەوێ هەمان پلان بەکار بێنەوە بۆی خەڵک لە دینەکە ڕاکە لە تەمسیلیات و لە نەشیدیان و لەو جۆرەشتانە هەموو ئەبینینەوە کە کۆمەڵە خەڵکێکی دەروێش و پۆشاک پیس و پۆخڵ و نامرەتەب و نەخوێنەوار و خەڵوس فرۆش و وەلحاصل خەڵکێکی زۆر داما و دزێ و ناقۆڵا کاریگەری زۆر خەتەری دروست کرد یەکەمجار لە قازانجیان بوو خەڵکێکی بۆ جێل بوو هەروکۆی کە مارکس پێڵێت دین تلیاکی گەلانە لەبەر خەڵکەکەت مخەدەرەکە ئەمە تا ڕادێک لەو دینانە هەندێ لەو دینانە بە تەکی دەوەشێتەوە کە خەڵکەکەی پێ مەستە کرێ لەبەر دەستی کۆمەڵی نەجیب زادەکان و دەوڵەمەندەکان و وەکو مارکسەڵێ بورجوازیەکانە جاویستیان ئەمەی کە لە ئەوروپا ڕوویداوە بەسەر وڵاتی ئیسلامی شابێنن بەڵام ئەمە زۆر دوورە لە ئیسلام و لە تعلیماتی ئیسلام و هەروەها لە شارستانەتی ئیسلامی یەکێک لەوانەی کە دیسان داهێنراوێکی تری مەسیحێتی چرخی چواردەمی دوای مەجمعی نیقیە بوو بریتە لە نهێنیە پیرۆزیەکانی کەنیسە بۆی بزانن هەتاکو ئەم ساڵانەی دوایی شەتاکو نزیکی ئەلە پاپای پێشوو پۆلس بڕیاریدا کە ڕێگا بدرێ بە تەلەبەی متەوەستە ئینجیل بخوێنێ ئەجنا ئەوە دوهزار ساڵە ڕێگا نەدراوە بە تەلەبە بڕوا بۆ خۆی ئینجیل بخوێنێ ئینجیل هەرە بواە قەشەیەک بۆی بخوێنە لە کەنیسەیان پیاوانی ئەکلیرۆس بیخوێنن بۆی حتا بەس خوێندنەوەشی چ جای شەرحکردنی لە کاتێکا قورآن چی ئیشکالێک لەسەری نەبوو کە هەموو کەسێک بەردەستی کەوتو لە هەموو شوێنێکی شاهە بوو گشتیش بووە لە مزگەوتە هەبوو لە بازاری شاهە بووە ئەوەی کافریش بەدەستی کەوتو توانیوەتی بڕوابی کڕەوی خوێنێتەوە چ ئەوانەی کە کافری دائیمین لە وڵاتی مسلمان ژیاون چ ئەوانەی کە تێپەڕ بوون پیاە هاتوونیان لەوێ ژیاون و بە سیفەتی تاجر و باحس هاتوونەتە ئەو ناوچان ئەم نهێنێ پیرۆزیانێک کە کەنیسە دایمەزراند بۆی لەگەڵ فیترەتی ئینسانە بگونجک کە هەموو ئینسانە حەزی لە شتێکەکەوە غەی بە ناسراو نییە دیار نییە ئەڕوا بە دوای وێڵە بە دوای بۆی بزانە ماهیەتی چییە ئەمەش طبعاان خۆی شتێکە خولیای سەری هەموو ئینسانێکە هەموو ئینسانێک هەوڵەدا ئەو شتێک کە نایزانێ بڕوا بە دوایە تاکو ماهیەتی بزانێ بۆیە کە ماهیەتەکەی بۆ دەرکەوتی تر ئەو هاندان و تەشویقەی نامێنە کە بە دوایە زیاتر بڕوە ئەوەی کە ئەوانیش دایان مەزراند بوو کۆمەڵێک لەم ئەسرارانە بوو هەرچی شتێک هەر کەسێکیش حتا لە پلەی دینی خۆیانە لە پلەکانی خوارەوە بردەوردە ئەگەیشتە سەروتر کە ئەگەیشتە هەندێ شوێن ئەیپرسی لە ماهیەتی ئەمە چییە ئەیان و نا ئەوە نهێنیەکی کڵێسەیە تۆ ناتوانانی ئەو نهێنە پەی پێ ببی درکی ناکەی لە بەرەو بۆت باس ناکرێ هەروەکو چۆن ماهیەتی سیدنا عیسا وەختێک کە لە لە پێغەمبەرێتی و لە مرۆڤایەتیەوە دەریان کرد بردیان بۆ ئەوی کە بەشێکە لە خوا ئەجا کەوت نەناو فەلسفەیەکی زۆر جێژاوێکی لێڵەوە لەوەی کە ئایا چۆن خوا چۆتە ئەم لاشەیەوە ئەی چۆن ئەم هەموو عذابە ئەچێژێ وەکو خۆیان تەسەوریەکەن وەکو لەم فلیمەی لەم ساڵانەی دوای یا دەرچوو ئەی بینین کە پاپای ڕابردوو پێی دوتی بەڵێ ئەمە بەڕ ئەو کتێبی مەبەستم لەو فلیمی دەڕبل ئالامەیە کە پیشاندرا ئێستا لە کۆڵانێکی قودسی شەهر جادەکە ناوی دەربول ئالامە واتە ڕێگای ژان یا کۆڵانی ژان و ئازار ئەو شوێنە کە سید نعیسای پیا براوە بۆ ئەعدامکردن وەکو ئەوانەڵێن ئەمە هەمووی معاناتی خۆیان بوو بەم شێوەیە کە وەصفیەکەن باشە سەیدنا عیسا بۆ خۆی ئەگەر ئەمە کوڕی خوایە کوڕێتیەکە خۆی چۆنە ئەگەر خوا بەشێکە لە شتێکی مادی چۆن ئەشێ وەکو یەکێکی مەخلوقی بێت و ئەمە طبعاان جەنگ و جیدالێکی زۆرە لە نێوانی ئێمە نا لە نێوانی خۆشیانە هەرکە بووە جگەلەوەی مەجمعی نیقیە تا ماوەیەک قوستنتینی زاڵ کرد یا فکری ئەوانی تری زاڵ کرد بەسەر ئەفکاری ئاریۆس و مۆحیدەکانی ترە بەڵام دوایی دیسان سەر هەڵەداتەوە لەو نهێنیانەی تر کە مەسیحەکان دایان هێناوە بۆ نمونە یەکێک لەوانە پێڵێن شیوی خوایی شێوان کە بە عربەکە وترە ئەلعشا و ڕەبانی یعنی خواردنی ئێوارەیە بەڵام لەلایەن خی گەورەوە هاتووە ئەمە یەکێکە لە گەورەترین تقوسی مەسیحیت کە هەمویان هەندێکیان بە ناوی عشائی ڕەبانی ئێوە ڕەنگە بینی بێتان لە هەموو ڕسمەکانی سیدنا مەسیح کە دروستیەکەن سفرەیەکی گەورەیەمان لەسەر شێوەی مێز ئێستا دروستیەکەن یانزە دوانزە کەس بە دەوریەوەن بە دەوری سید نعیساون ئەمە بریتین لە تەلەبەکانی ئەو شەوەی کە بۆی دێن آخر شەوی ژیانیەتی بڵین ئەمە پێی ئەوترا العشاء الربانی هەندێکیان پێڵەن القوربان المقدس یعنی خۆ بە قوربانی کردنە پیرۆزەکە لە ئینجیلی مەتەیە هاتووە لە ئیسحاحی بیست و شەشەمە لە بیست و حەوتی بیست و نۆیە هاتووە کە ئەڵێ باسی ئەم حادیسەیە جێڕێتەوە ئەمە دەقەکەیەتی ئەڵێ وەفیما هم یەکولون لەو کاتێک کە ئەوان دانیشتبوون لەگەڵ سید ناعیسایە نانیانە خوارد واتە حەواریەکانی کە لەگەڵی بوون ئەو یانزە کەسە چونکە ئەوان ئەڵێن یانزە کەس لەگەڵی بوو خۆی دوانزە هەمینە یەهودای ئەسخریۆتی کە جاسوسە و دێ خەبەری لێدە ئەبێ بە ژمارە سیانزە لەبەرەوە لە زۆرینەی وڵاتی ئەوروپایە نانووسرە ژمارە سیانزە ئەنووسرێت دوانزە بە ئەنجا نووسرێت چواردە شوومە بەلایەنەوە زۆر وڵات ئەبینی زۆر مەسیحێ بینی زۆر حتا لە نووسینە کە بنووسێ نووسێ دوانزە بە وەلو هەندێکیان باوەڕی بە دینیش نییە بەڵام هەر بەلایەوە شوومە وەکو ئەوەی کە پەیژەیەک بە دیوارێکادانی مسەلەسێ دروستەکە لەگەڵ پەرداخەکانی پەرداخەکەی پڕ کرد و دوعای بەسەرا خوێند و دوایی دایە دەستیان و فەرمووی وەرگرن هەمووتان لێی بخۆنەوە ئەمەش خوێنەکەمە ئەو خوێنەی کە لە پێناوی لێبوردنی گوناح و سڕینەوەی گوناحی خەڵکیە خوێنی تری لە پێناوە ئەڕێژرەیە مەبەستیان لێرە ئەوەیە کە ئەو کەسانەی ئەویان خوارد نانەکەیان خوارد و شەرابەکەیان خواردەوە بە حەقیقەت لاشەی سید ناعیسا بوو چووە لە شیانەوە ئەمە یەکێکە لەو کە ئەگەرە پرسینەوە ئەڵین باشە لاشەی سید ناعیسا چۆن کە گۆشت و خوێنە ئێسقانە هەر لەگەڵ یانە بوو چۆن بوو بەو نان و ئاوە ئەڵە نا ئەوە نهێنیەکی کەنیسەیە نهێنێکە کە ئێوە سەری لێ دەرناکەن لە ئینجیلی و حەنایە بەو شێوەیە باسی من یقبل ئیلەیە فەلا یەجوع هەر کەسێ بێ بەرەو من برسی نابێ ومن یؤمن بی فەلا یعطش ئەبەدا هەر کەسێک بڕوا بە من بێنێ هەتا هەتایەتی نو نابێ لە ئنجیل یوحنا لە ئنجیل یوحنایە هاتو کە ئەڵێ وەختە کە جوولەکەکان سەریان لە مەسوڕما بە پرسیارەوە بەسەر سوڕمانەوەیان پرسی ئەی ئەمە چۆنە سيدنا عيسى فرمي الحق الحق أقول لكم إن لم تأكلوا جسد ابن الإنسان وتشربوا دمه فليس لكم, لكم حياة فيكم من يأكل جسدي ويشرب دمي فله حياة أبدية وأنا أقيمه في اليوم الأخير لأن جسدي مأكل حق ودمي مشرب حق من يشرب يأكل جسدي ويشرب دمي یثبت فی و انا فیه ئەم نانە ئەم گۆشتەی من هەر کەسێک لە حەقیقەتا بیخوا و هەر ئەو خوێنەی منیش بخواتەوە من تێکەڵ یەبم و ئەو تێکەڵ بە منە بێ ئەم عیبارەتانە کە لە ئینجیلا هەبوو و گەیشتووە بە وڵاتانی ئەوروپی ئەفۆن یەکێکی وەکو گۆستاڤلۆبۆن کە یەکێکە لە ڕەخنەگرە ژیربێژیەکانی ئەوروپا کتێبێکی بە ناوی مێژووی ڕاستیەکان کە بە عربی وترە حیات و حقائق بە عربیە عفوا لەو کتێبی حیات و حقائقە لە لا 65 گۆستاڤ لۆبۆن ئشارەت بەوە ئەکا ئەڵێ دروشمی پەرستنەکانی مەسیحێتی هی نەسرانی لە ضمنی ئەوانەشە شیوی پیرۆز شرکیاتی میتراسیەوە هاتوو میتراسی فەلسفەیەکی کۆن بوو کە لە میسرا هەبوو ئەویش ئەوە بوو کە پۆڵس خوێندبووی شاولی جوولەکە کاتێک کە دوایی هات و بوو بە مەسیحی و وتی من مناسەرەی مەسیحەکانەکەم لە سەرتاوە زۆری چەساندنەوە دواییش بوو بە مەسیحی على ئەساس مەسیحەتێکی زۆر تونند و تیژی گرت ئەمەش وای کرد کە فکری شاول لەو وەسەنیەتی میتراسیەوە تێکەڵ ببێ ئەمەش وردەوردە کارتێکردنێکی لەسەر ئەمە کابرای قەشە ئەیکاتە ناو دەمیان و نانەکە کە ئەیانداتێ پارچە نانێکی مدەوەرە ئەیانداتێ ئەمە معنای وایە بڵێن گۆشتی سیدنا عیسایە بۆی بچێتە لەشیانەوە ئیتر لەشیان لەسەر خوا پەرستی واتە لەسەر شوێن کەوتنی سیدنا عیسا ڕابێ نانەکە ڕەمزە بۆ گۆشتەکەی شەرابیش ڕەمزە بۆ خوێنی سیدنا عیسا ئەنجاوەکو پۆلس ئەجێڕێتەوە کە گوایە سەیدنا عیسا فەرموویەتی اصنعوا هذا لذکری هەموو جارێ ئەمە بکەنەوە بۆ یادکردنەوەی من ئەمە یەکێکە لەو بیدعانەی کە هاتۆتە سەر مەسیحیەت دوایی وردە وردە وای لێهات لەناو خەڵکێکی داماوە بوو بە شتێکی سادە و ئاسان چۆن لە لای خۆمان موفەرچێ کابرا لە جەهلی خۆی تای لێ هاتووە بۆ نمونە ساوەری زۆر خواردوە باید بای هەیە وەزعی شڕە ناخۆشە یا خەونی ناخۆشی بینیوە لە پڕ خەبەری بۆتەوە هاواریانە بر بۆ لای شێخێک بۆ خەلیفەیەک بۆ کەسێکی نەخەنەوار بۆ دەروێشێک بۆ فەقەیەک مفەرچێکیان بۆ بکە یا شتێکیان لە پەڕۆیەک بۆ بنووسێ لە وەرەقەیەک بۆ بنووسێ و بیانداتێ بۆشتا نەزانن ئیتر ئاسەواری نوشتە و مفەرق کە بەناو خەڵکا بڵاو بۆ تۆ چ تەسیراتێکی سلبی کردووە خەڵکی لە نەخوێنەواری خۆیان پەلاماری کڕینی ئەم نوشتانە و ئەم و فەرکانیان بەو شێوەیە داوە و شتێکیشە ئەم شعبە دەبازیە کە ئێستا لە قیادات و سەرۆکەکانی وڵاتە عەربیەکانیشە هەیە زیاد لە سێ ملیار دلار ساڵانە تەرخانەکرێ خەڵک ئەیدا بە پارەی نوشتە و مفەرک و ئەم جۆرەشتانە لەم زەمەنی علمەیە یان لەم سەردەمی پێشکەوتنی پزیشکی و ڕابوونە ئیسلامیە زۆرە جا لەو سەردەمانەیە خەڵگە بێت چەند جێژ و حۆل بووبن چەند بە سەزمان بووبن کە کەنیسە هاتووە هەموو شتێکی لێکردون بە نهێنی و وتویانە نابێ بیکەن لای خۆشمانەوانەی کە نوشتەکە دروستەکەن ئەڵێ نابێ نوشتەکە بکرێتەوە چکە گەر نوشتەکەت کردەوە ئیتر مەفعولی نامێنێ لەبەر وەختێ بۆی کردووی بۆ ئەوەی کە جن لەسرت تا نەمێنێ ئەگەر کردەوە جنەکە دێتەوە سرت لەبەرەمە وایان کردووە هەرچی ئەو ڕەمز و زەخرەفە و مڕبع و لاکێش و کەلیماتی قورس و شتی هەر هەلەق و مەلەقەی کە تیا نووسراوە کەس نەیکردۆتەوە لەبەر هەروە ئەو نوشتەیە ماوەتەوە لە باوکۆ لە باپیرانەوە بۆ باوک و بۆ وەچەکانیان بە ڕەچەڵەکیانە ڕۆشتتە خوار و لەو سەردەمانەیە ئەوانیش زیاتریان کردووە لە کەنیسە کەنیسەکانی ئەوروپا بە شێوەیەکی گشتی هەتا ئەو سەردەمانەی نوری ئیسلامیان پێگەیشت مناقەشەکانیان پێگەیشت یا تێکەڵ بە ئەهلی ئیسلام بوون و یەکێکی وەکو مارتن لۆثەر کە متەئەسیر بوو بە یەکێکی وەکو ئیبن ڕشت دوایە کە داخلی ئەندەلوس بوون و هات نەشام بەهۆی شەڕی سەلیبیە و تیجارەت و سەد و سەد ساڵ تێکەڵ بە ئەهلی ئیسلام بوون زانیان کە کابرا فەیلەسوفە و نوێژەکە حەماڵێکە و لە تەنیشتی وەستاوە کوڕی مەلیکە کوڕی پاشای و دەسەڵاتدارە یا وەزیرێکە لە هەمان کاتا وەستاون مەلاکەش لە محرابەکە مەلاکەش ئەکلیرۆسی نییە طبقی نییە کابرای فەیلسوفیش ناکوژرە لە بەرەوەی زەندیق بێ حەماڵەکەش دەرناکرێت لەبەرەوەی سکوکل غفرانی پێ نیە و پارەی نییە تەماشاکەین ئەمانە کاریگەریەکی زۆر خراپیان بە تەکید لەسەر کەنیسە و لەسەر دوایی تەمان یەکەم جار لە قازانجی کەنیسە بوو چونکە دوای ئەوە خەڵک کە چاوی کرایە و بوو بە ڕەشەبایەکی بەهێز بوو بە هێزێکی بەتین کە هاتە پێشەوە هەموو کەنیسەشی پێچایە و هەروەکو ئەزانین لە ماوەی سێ ساڵی ڕابردووە چ هێزێک دروست بوو ئەوان چونکە باوەڕیان وابوو کە پێویستە ئەم نهێنیانە بەو شێوەیە بپارێزرێ ئیتر دوایش تەمان مارتن لۆثەر دێتە پێش و گاڵتەی زۆری پێدێ اونجا کاڵفین و ئەنج ئەوانی تر هەتا ئەگاتە زمانی ڤۆلتێر کە ئیتر بە ئاشکرا ڕەخنە ئەگرێ و کتێبی لەسەر بڵاوکاتەوە و ئەمانەکە یەکێککە لە داهێنراوەکانیان بریتی بوو لە پەرستنی ڕەسم و پەیکەرتاشی ئەمەش یەکێکە لەو نقطانەی کە پێشتر مابوو لە وڵاتانی ڕۆژهڵاتە ئەم پەیکەرتاشیە نەبوو ڕەسم نەبوو بەڵام معلومە لە ئیغریق و ڕۆمانە هەمووی پەیکەر و ئەوانە زۆرن هەموو هەمومان نەزانین لە ئەوروپایە هەیکەل یەکێکە لە جەمالیاتی ئەم شارستانەتە کە بە درێژکراوەی شارستانەتی یۆناان و ڕۆمانی ئەزانن شوێنێکی وەکو ڕۆما ئەو کەسانی کە چوونەتە ڕۆما ئەزانن چەند هەیکەل لە سەرجادە و کۆڵان و ساحەکان و لە هەموو شوێنێکیا هەیە بەڵکو ئیتالیا هەر هەمووی شوێنێکی وەکو فلۆرەنسا کە ئەچیەکێکە لە شارە جوانەکانی کە لە ئەوروپا دیومە یەک شوێنێکی وەکو فلۆرانسە کە ئەچی لە ئیتالیا لەوانەیە لە مەسافەی کیلۆمەترێکە سی چل هەیکەل یا پ هەیکەل لە هەندێک شوێنە ببینی کە هەمووی ئاسەواری کۆن و پاشان ئەو هیکەلانن کە بۆ قدیسەکانیشیان دیسان دروستە کرایە بۆ پاپاکانیان دروستە کرا یەکی چکە لەو ئشکالیاتانی کە هاتە بۆ سەردینی مەسیحەتی ڕۆژ ئاوایی بریتی بوو لەم هەموو ڕسمەی کە پیا بوو ئەم هەموو هەیکەلەی کەدا تاشرا بوو کە ئیتر شوێنی عقیدە و شەریعەت و دروشمەکانی تری پەرستن و هەموو هەستەکانی گرتبوو تەنانە دوای لێ هاتوو ئیتر بە هەموو شێوێک ڕسم بۆ هەمویان دروست کرابوو ویل دێورانت کە وەکو وتمان یەکێ لە نووسەرە گەورەکانی ڕۆژ ئاوایە کە قسەت الحەضارەی نووسیوە لە کتێبە مجللەدە گەورەکانی توێژینەوەی مێژووی ئەوروپایە ئەو مێژووی بەشریێتە بە شێوەیەکی گشتی و تەمە ڕۆژ ئاوا بە شێوەیەکی تایبەتی لە مجللەدی 24 لا پڕ 150ە باسە کاڵە سەرەتا کەنیسە پێی ناخۆش بوو ڕسم هەبێ پێی ناخۆش بوو هەیکەل هەبێ چونکە هەمووی بە شتێکی وەسەنیە زانی بە شتێکی بتپەرستی کۆنەزانی بۆیە لەو سەردەمانەیە وا تەماشای هوەری هەڵکۆڵینیانە کرد یعنی نەحت و پەیکەرتاشی بە چاوێکی خراپ و قێزەونەوە تەماشانەکرد بۆی خەڵک تەشجیع نەبێ بۆ ئەوی بڕوە بەڵام دوای ئەوەی کە قوستنتین مەسیحێتەکەی بۆ خۆی داتاشی و ئەوەی ئەوروپای دروست کرد دوای نیقیە ئیتر وردە وردە ئەم مەسلەی پەیکەرتاشیە هەڵکۆڵین چووە ناو دینەکەوە بە پیرۆز تەماشای کرا ئیتر وای لێ هاات کەوتنە دروستکردنی پەیکەری سیدنا عیسا پەیکەری مەریەم سەلامی خوای لێبێ و هەروەها پەیکەری پاپاکان و قدیسەکان و ئەوانەی تر کە کوژرا بوون و بڵێن ئەمووی شەهید بوو بوون بە هەرێکە بە دین و نەزەری خۆی ئیتر وای لێ هاات ئاسارێکی زۆر مەجالێکی زۆر کراوە بۆ هەموو چینەکانی گەل بۆ ڕۆشنبیران بۆ ڕەسامەکان بۆ ئەوانەی پەیکەرتاشن کە بێن و بە هەموو شێوەیەک لە هەموو جێگایەکە ئەمانە دروست بکەن دوایی وای لێهات ئەم هەیکەلانە لە کەنیسە دانرا و لە سەرجادەکان دانرا لە شوێنانی تردانرا بۆ ئەوەی ئاسەواری ژیانێکی زیندوانەی پێوە بێ بۆ ئەوەی هەر کەسێک کە تەماشایەکە قەداسەتی مەسیحێتەکەی لە بەرچاوی یاسەی نعیسای بیرکەوێتەوە ئالامی بیرکەوێتەوە ژان و ناسۆر و مححنەتەکەی بیرکەوێتەوە یان ئەم قدیسە گەورانەی بیرکەوێتەوە کە مەسیحەتەکەیان پاراستووە و هەروەها ئەمە وردە وردە وای لێهات ڕووکردنە ڕسمەکان و پەیکەرەکان بوو بە شتێکی وەکو عیباەتی لێهات خەڵک کە ئەچوە نزیکەوە لەوانە پاڕایەوە چونکە لە مەسیحێتە عیبادت فقط نوشتانەوە و سوجدە بۆ بردن بوو نەک لە ئیوەکو ئیسلام لە ئیسلامە هانا بۆ بردنیش هاوار بۆ بردنیش لێپاڕانەوەی تەواف کردن ئەمانە هەمووی بە عیبادات حسابن لە مەسیحەکان ئەوان نەبوو لەبەرەوە وای لێ هاتبوو خەڵک کە ئەگەیشت بە هەر هەیکەلێک ڕائەوەستا بە دیارەوە و لێ پاڕایەوە تەنانەت وای لێ هاتبوو پەیکەرێکیان هەڵە گرت و یان بر بۆ مەزرعەکەیان بۆ ئەوەی خێر و بەرەکەت ببارێنێ بەسەریانە باران هەبێ ئەگەر باران نەبوایە باران زیاد وایە ئەیان برد بۆی بارانەکە بوەستێتەوە و هەروەها بینین بەم شێوەیە ماوەیەکی زۆر زۆر ئەم پەیکەر تاشیە لە ناویانە دروست بوو هەتا وردە وردەم تێکەڵ بە ئەهلی ئیسلام بوون لە ڕێی ئەندەلوسەوەروە لە ڕێی شامە وەکوتم لە کەیا بوو ئەم کاتە لە ساڵانی حوسەتەکانە ئەو جی قوەتی ئیسلام بوو لەوێ هاڕونە ڕەشی حکومیە کرد هاڕونە ڕەشی وەختێک کە بۆ ئیمبراتۆری ڕۆم دیارەکی نار کە بریتی بوو لە سەعات سەعاتەکە زەمبەلەکی تیا بوو ئەجوڵایەوە ئەوانەی دەوروبەری ئیمبراتۆر پێیان و دوتیان نا ئەوە مسلمانەکان تەبعەن ئەوان ئەڵێن محەممەدیەکان یان شەیتانیەکان چونکە ئەڵێن محەممەد شەیتانە نەعوذ باللە ئەڵێ نا نابێ دەستکاری سەعاتەکە بکەیت چونکەوە جننی تایە بۆیە زەمبەلەکە کەشیوە ئەسوڕێتەوە بڵین لەبەرەوە مسلمانەکانیش کە دوژمنمانن بۆ ئێمان نردووە لەبەر ماوەیەکی زۆر زۆر ئەسڵەن سەعاتەکەی هاڕونە ڕەشی هەر مەتروکە لەو لاوەدا ئەنێن و بەو چاوە تەماشایەکەن کە جننی تایە ناوێرن دەستکاری بکەن دوای وای لێ دێ لەناو خۆیانە زۆر تێکەڵبوونیان بە عالەمی ئیسلامی گروپێکی گەورە لە ناویانە دروستەکە سەرهەڵدانێکی گەورە لەوەی کە دژی هەیکەلەکان کەوان پێڵن ئەیقونات شەڕێکی گەورە دروستە بێ لە ساڵی 1926 میلادیەوە 1920 هاڕونە ڕەشی دیارەکە ئەنێرێ لە ساڵی 1926 ئیعلانی ئەکا بەوەی کە ئەم ئەیقونانە هیچ شتێک نین غەیری بتپەرستی نەبێ ئەمانە لەگەڵ دینی پاکا ناگونجێن پێویستە لاببرێن لەو ڕۆژەوە شەڕێکی گەورە ڕوەدا چونکە ئەو متەسرە بێ بە ئیسلام ئێسام قسەی کە ئەیکەم لە کتێبێکە بۆتانە خوێنمۆیا سەیری ئەەکەم و بۆتان باسەکەم کتێبەکە ناوی دەلیلون ئلە قراەتی تاریخی الکەنیسە مەسیحیەک نووسیوتی ناوی جان کۆمپیە من لە لاپەڕە 1663ەوە تەماشایەکەم تەبان چاپەکەشی چاپی دارولمەشرقی بەیروتە چاپی یەکەمی دارولمەشرقی بەیروتە کە باسە کاڵێلیون ئەوەندە متەسیر بوو بوو بە ئیسلام وا دیارەکە نزیک بووبەوە لە ئیسلام ئەمە تولی کێشا ئەم شەڕە زۆر لە ڕاهیبەکان شەهید بوون تەبەن ئەم دیفاع لە ئەیقونەکانەکە بە تەکید ئەڵێ لە مەدای حەوت سەد و چل و یەک بۆ حەوت سەد و حەفتا و پێنج، لەو مەسافەی سی و پێنج ساڵە، شەڕێکی زۆر گەورە ڕوویدا، زۆر لەوانە کوژران، هەتاوەکو ئیمبراتۆرە ئیرین داوای ئەوەی کرد کە مەجمەعی نیقیەی دووەم ببەسترێ کە ساڵی حەوت سەد و هەشتا و حەوت گیرا، ئەوەش مەجمەعی مەسکونی حەوتەمە، لەویا موناقەشەیەکی زۆر کرا و ئیعتیراف کرایەوە سەر لە نوێ بە پەیکەرەکان کە قەداسەتی خۆی هەیە، پیرۆزی خۆی هەیە، پێویستە بگەڕێتەوە سەرەوێ. بەڵام فترەیەکی پێچوو لە ساڵی 813 سەر لە نوێ شەڕدەستی پێکردەوە ئەم جارە تولی کێشا لە مدەی سی ساڵی ترە شەڕی نێوانی مەسیحەکان ناو خۆیان لەسەر هەیکەلەکان تا ساڵی 1940 تولی کێشا لە مەدای 120 ساڵ لە ناو مەسیحەکانە شەڕێکی گەورە بوو بە سەبەبی ئەم هەیکەلانە کە بووکەن ئەرۆکوتمان ناونرابوو بە حرب لە ئەیقونات ئەگەر تۆ لە گوگلیش بنووسی حرب لە ئەیقونات حتمما تەفسیلاتێک لەسەر ئەوە دێکە باس لەوەکە تەئسیرێکی کەمتر هەیە ئێستا تەبان لە میسر و پاکستانەوانە زۆرترە لە ئەفریقا زۆرترە تەبان لەگەڵ جەهلا بڵاوە بێتەوە و خاستن لە ڕێگای ڕێگای شێخایەتی و طریقەی دەروێشی کە زیاتر لەگەڵ زیاتر لەگەڵ حاکمەکانە بوون و کاریگەریان زیاتر ئاوا بڵاو بۆتەوە بۆی جەهلێکیش بڵاو بێتەوە لە هەمان کاتیشە دینێک نابێ مقاومەی دەسەڵاتی کوفر و تۆغیانی ئیسعمار و هەروەها هاوبارانی ئیسعمارەکەش بکاتەوە ئەو سەردەمەش گەیشتە ڕادەیەکی وای تر هەیکەل بۆ هەموو شتێک دروست کرا هەتا ئیتر تەبعەن لەم سەردەمانەیە ئێستا فلیمە فلیمی زۆر دروست کراوە لەسەر سیدنا مەسیح نەعوز بلا پێش سی ساڵ لەمەوە پێش فلیمێک لە سوید ئینتاج کرا بە ناوی ژیانی سێکسیانەی سید نامەسیح منەڵێم سید ناتەمان ئەوە ناڵێ ئەو هەرە لە ژیانی سێکسیانەی مەسیح یعنی شتێکی زۆر سەیرە لەوەی کە مەسیحەکان بۆ خۆیان دژی نەوەستانەوە بەڵام زۆر لە منەزەماتی ئیسلامی هەمووی لەوێ نامەی ناردوە فاتیکان و دژی ئەو بێ ئەدەبیە بەرامبەر بە سید ناعیسا مسلمانان وەستانەوە تایە ئەجا ئەو فلیمانێکی ئێستا بەرهەم دێ ئەو ئیدعاانە کە ئەیکا ئەو کەسانەتان ئەگەر فلیمەکانی بینی بە کە کەنیسە ئینتاجیەکە بۆ نمونە کاریگەری سەلی بەکە چەندە لەسەر خەڵکی فلیمێک بوو بە فارسی بە ناوی جنگیر چۆن جن نەگرێ من بە ئینگلیزیەکەی بینی بووم فلیمێکە لەوانی کە باز لە جنەکە چۆنە چێتە لەشی ئینسانە و دوای ئەمان چۆن بە خوێندنەوەی ئینجیل و پاشان بە هێنانە پێشەوەی سەلیبەکە خاچەکە بۆ سەر سەر و سنگی توش بووەکە چۆن دەریەکەنە دەرەوە بە هەر حاڵ ئیتر زۆری تر لەم بابەتانە حتمما لەوانەیە زۆرتان لەو جۆرە فلیمانەی طبعاان بینی بێ والله تعالی اعلم ئەمەش کاریگەریەکی زۆر خراپی هەبوو دوایی کە دیسان بە عکس گەڕایەوە سەر کەنیسە یەکێکی تر لە داهێنراوەکانیان کە کاریگەری خراپی هەبوو بۆ ئەوی خەڵک لە دین دوور بکەوێتەوە بریتی بوو لە ئەو ئەفسانەگەری و جادوگەریەی کە بەناوی معجیزەوە ئەیان نواند و ئەیان کرد ئێستاش هەروە زۆر جارەی بینینەوە ئێوە گەرمتابع بکەن لە حرکاتی لە گروپی مەسیحیەکانی جیهانە بە گشتی لە وڵاتی مسلمانان بە تایبەتی لە ناو ئەمریکایەکانیشا بە تایبەتی تر ئەیکەنەوە بۆ نمونە قەشەیە لەسەر مەسرحە خەڵک دێنن ئەمە ئیفلیج بووەمە شێت بووە ئەمە حاڵەتێکی نەخۆشی وای هەیە ئەمیش هاوارەکە و لەسەر مەسرح و ئەیهێنێ و ئەیبا و تەماشایەکەوەی خاتە لەرزە و دوایی ئەکەوێ و هەڵیەگرنەوە وەحاصل کە گوایی تر چاکە بێتەوە بەم شێوەیە ئەمەژە بینین طبعاً حتمما ڕەنگە هەندێکتان لەوانە بینی بێتتان ئەمەش بە شێوەیەکی وا بڵاو بۆوە کە گوایە ئیتر کەنیسە هەموو شتێکی خارق العادە ئەکا کە شتێکی نائاساییش بێ هەرەیکە ئەنجا ئەو هەموو درەو دەلەسەی کە لەسەری بڵاو بۆ ئەو هەموو نوشتە و دوعایی کە ئەکرا ئەو هەموو هەیکەل و علامەتانی کە دروست دەکرا ئەو هەموو سەلیبەی کە دروست دەکرا سەلیبێکی گەورە لە باخوبێستانێکە دانرا بۆ ئەوەی بەروبووم و حاصڵاتی زۆرتر بێ یا ڕسمێک گەبرایە شوێنێکەوە بۆ ئەوەی ڕۆحە خراپەکان و جنی لێ دوورخاتەوە یا یەکێکی تر ئەبرا بۆ ئەوەی کە سەرکەوتنیان پێ ببەخشێ و هەروەها لەو سەردەمەشە تەوان ئەوروپاییەکان زۆر هەمەجی بوون زۆر جێل و کەڕ و کونتێ و عوام بوون ئەوروپایەکان هەموو 400 ساڵە چاویان کراوەتەوە یعنی ئەو کاتە بۆ خۆشیان لە ناوخۆیانە زۆر خۆخۆر بوون بۆیە شەڕەکانی نێوان فەرەنسا و بەریتانیا بۆ نمونە 200 ساڵی خایان هەر شەڕێکیانەبووی تر پێوەی ئەتلانەوە چەندین سەدان ساڵ تو لێ کێشە عقلێتی ئەو ئەوروپای ئەو کاتەش عقلێتێکی زۆر سادە و ساویلکە بوو زۆر بڕای بەم سەخافات و بەم ئەفسانەگەری و جادوگەریە هەبوو چونکە لە مەوروساتی خۆی و بۆی مابوو لە کۆنەوە لە ئەدەبیاتی خۆیان هەبوو لە مەکتتەبە هەبوو ئەوەی خوێنەوار بووکەوە ئەی خوێن شتێکی هەر لەو بابەتانەوە خوێندەوە ئەوانەی کە لە سیدنا مەسیحە هەبوون لە ڕۆژهڵاتۆ کەمتر گەیشت بوو بەوان ئەوەی کە گەیشتبوو بان هەموو لەم بابەتانە بوون تەنانەت لە باسکردنی لەدایکبوونی سیدنا عیسایە ئێوە گەر بزانن ئەو بەڕێزانی کە چوونەتە مەولوی کوردەواری مەولوی نەخوێنەوارەتی کە مەلایەک دانیشتە و بە شعرەوە باز لە مەولوی پێغەمبەرەکە عليه سڵات وسلام کە هەندێک خورافاتی شت زۆرەڵێ هەندێکی حقایق و هەندێکی تری خورافاتە هەمووی تێکەڵ بە یەکێکا کە لەو کاتەی پێغەمبەر عەلەیهی سڵاو سلام لە دایک بوو لە هەموو سەر ئەرزە دوو لە ڕوێ سەجێک نەوەڕی لەو سەردەما مانگە شەو بوو ئەستێرەکان مشدەیان بە یەکتر ئەدا وەل حاصل قسەیەکی زۆر کە خرافاتێکی زۆر خراوەتە سەر هەندێک قسەی تری حەقیقەت ئەوانی ژوان بۆ نمونە لە ئیسحاحی دوانزەهەمە لە ئیسحاحی دوازدەهەمە بەم شێوەیە ئینجیل کە وظهرت آية أخرى في السماء هو ذا تنين عظيم أحمر له سبعة رؤوس وعشرة قرون وعلى رؤوسه سبعة تيجان وذنبه يجر ثلث نجوم السماء فطرحها إلى الأرض والتنين وقف أمام المرأة العتيدة أن تلد حتى يبتلع ولدها حتى ولدت فولدت ابنا ذكرا أن يرعى جميع الأمم بعصا من حديد واختطف ولدها إلى الله وإلى عرشه والمرأة هربت إلى البرية حيث لها موضع معد معد من الله لكي يعولها هناك ألف ومئتين وستين يوما وحدثت حرب في السماء ميخائيل وملائكته حاربوا التنين وحارب التنين وملائكته باس لەوە کە تەمان شتێکی هەروە خورافی کە گوایە لەو شەوەی کە سیدنا عیسا لەدایک بووە لە ئاسمانە ئافرەتێک هاتووە کە ڕۆژ و مانگ بە پرچەکانیان هاتوونەتە خوارەوە و ئەستێرەکان لە دەوری بوون تاجێکی لەسەر بووە کە لە دوانزە ئەستێرە دروست بوون، تەبعەن ئەمە هەمووی بۆ ئەوەیە کە دوایی بڵێن ئەو دوانزە سەحابیە کە لە دەوری سەیدنا عیسا بوون و لە هەمان کاتیشە تەنینێکی گەورە تەنین ئەگەر ئێوە سەیری ڕاضە و مەسرح و ئەدەبیاتی جنوبی شەرقی ئاسیا بکەن لە چین و ئەو دیوتر ئەوە نیە جاری وایە لەسەر مەسرح مارێکی گەورە هەڵەگرن دە دوانزە کەس هەڵیان گرتووە هەموو هەڵە پەڕێ لە ئاستی خۆی ئەجوڵێن دەمیان کردوتەوە ئەجا ئەوان هەڵیە سوڕێن و ئەمە پێوترە تەنین ئەڵێ بەڵێ تەوان ئەشدی ها جزاکە الله خێر کاکی ابن محەممەد ئەشدیهایەکی زۆر گەورە لەو سەردەمە ئەڵێ هاتە بوو و ئەم ئەشدیهایش بالمقابل هاتبوو کە بەرامبەر کە بوەستێت و بۆیە گەر مناڵەکەی بوو بیخوا ئەڵێ ئەمیش زۆر گەورە بوو حەوت سەری هەبوو دە قۆچی هەبوو لەسەر هەر سەرێکیان حەوت تاجی پێوە بوو کلچێکی درێژی هەبوو کە یەک لە سەرسەی ئەستێرەکانی ئاسمانی ڕائەکێشا ئەمانەی هەموو هێنابوو بەرەو ئەرز ئەم تەنینە ئەم ئەژدیها گەورەیە لە بەرامبەر ئەم ژنە ڕاوەستا بۆی مناڵەکەی ببێت تاکو قوتی دا و هەڵی لوشێ و بیخوا بەڵام ئەو کاتێک کە ئەو مناڵەکەی بوو خوا یەکسەر بردی بۆ عەرشی خۆی و ئافرەتەکەش ڕای کرد بۆ دەشت و چێو بەڵام خوای گەورە لەوێ 2260 ڕۆژ سەرپەرشتی کرد ئیتر شەڕێک لە ئاسمان ڕوویدا لە بینی تەنین ئەژدێهاکە و لە بینی بەرامبەرەکانی کە مەلائیکەتەکان وەل حاصڵی تر تەبان بۆی سەری ئێوەش نێشێن وەختەکە زۆر بەوانەوە بە فیڕۆ نەدەین شتی تر زۆر لە بەردەمە هەیە نووسراو لە کتێبی تر ئەلغوسنە دەهبی لا پرۆسە 1924 دیسان هەیە زۆر باس لەوانە ئەکات و ئیتر ئەم شێوانەی کە ئەخوێنرایەوە وەکو حەکەواتی کابرای سووریا یان لای خۆمان ڕۆستەم و زۆرا بوو شەڕی قەڵای دمدم و ئا ئەمانەی شیرین و فەرهاد و کەمەلای کۆنیان خوێندەوە لەگەڵ سێ ڕسکێن و نۆ ڕسکێنەکە لە زەمانی بێ ئیشی ئەهلی ئیسلامە و لە زەمانی نەخوێنەوارێتی مەلای کوردەواریە لەو سەردەمانە تەبان بە تاکیید لە هەموو شوێنەکە بەو شێوەیە هەر هەبوو و دەسەڵاتدانانیش زیاتر ئیسیغلالیان کردو خاستن دەسەڵاتدارانی دینی ئەمەش بە هەمان شێوێ جا لەبەرەوە تەماشاکەی ئەمان لەلایەکەوە هەیکەلیان دروست کردووە ڕسمیان دروست کردو جا لە هەموو شتێک غەریبتر برانی بەڕێز ئەوەیە کە یەکێک لە قەشە زۆر شارەزا و چاوکراوەکانیان ئەڵێ ئەڵێ ئێمە پێویستە هەیکەل بۆ خوش دروست بکەین بۆی چونکە تەسەوری ئەوە بکەین کە ئایا خوا چۆنە ئێمە ئەگەر بۆی وا دروستی نەکەین نازانین خوا بە شێوەیەەکە ئەمە لە کتێبی ئەله واحد ئەم ثالوث کتێبێکی نایە بەگەر کەسێک بخوێنێتەوە باس لەوە کە کابراڵێ خۆشی قەشەیەکی گەورە و عالمێکی گەورەیە ئەڵێ لا يمكننا أن نفهم الله إلا عن طريق تصوره بصورة البشرية من ناتوانین استعابی و بکەین کە خوا چۆنە إلا مەگەر بەو شێوەیەک ڕسمی بکەین کە لە مێشکمانە هەیە تەنانەت برایانی بەڕێزم ڕسمێکی زۆر گەورە لە فاتیکان هەیە ئێستاش لە مەتحەفی فاتیکانە نعوز بالله ڕسمی خوای گەورەیە ڕسمی خی گەورەی ئەو کاتێک کە کوڕەکەی ئەبێ کە سید نعیسا ئەنێرێتە سەر ئەرز شێوەیەکی دیمەنێکی زۆر کەس بەزەی ڕاکێشە پیرێکی ڕیش سپی ڕیش و پرچ سپی ڕیشی هاتۆتە خوارەوە چەماوەتەوە ئاساری مەرجی پێوەیە ئەوە ئێستا لە سەردەمی ئەوایەتی کە بمرێ کوڕەکەی خۆیان نێرێتە سەر ئەرز یعنی بەڕاستی دیمەنێکی زۆر سیر کە زۆر دوورە لە دینێکەوە کە خی پەرۆردگار بۆ ئەم بە شەرێتەی نردووە لە کاتێکە ئێمە بۆ خۆمان نەزانین کە لە ئیسلامە قەداسەتی تەوحید تەوحید چەند گەورەیە پاراستنی سنوورێک کەوا بەشەر هەیەتی پێویستە لەوە زیاتر تەجاوز نەکات لە ناسینی خی گەورە و پەرستنی خی گەورە و و هەروەها لە ناسینی پێغەمبەران و شوێنکەوتنی پێغەمبەرانی سەلامی خۆیان لێبێ بەرحاڵ نوکتە لەسەر ئەم شتانەش زۆر زۆرە طبعاان کە لە ناویانە هەیە یەکێک لەوانە لە جززیرەی سقلیە لە ساڵی 1993 یعنی سەد و قسوور ساڵ لەمەو پێش ڕووداوێکی زۆر سیر لەوێ ڕوویدا بوو ئەویش ئەوەیە کە جززیرەکە محنەتێکی بەسەرا دێ کارەساتێکی بەسەرا دێ تووشی گرانیە بێ باران نابارێ و ماوەی شەش مانگ ئیتر خواردن زۆر کەمە بێت و خەڵکیش زۆرە ترسن و هەموو ڕێگاکانە گرنە بەر بۆی بەرهەم زیاتر بێنن هیچیان دەست ناکەوێ و بارانیش هەر نابارێ پاشان هەموویان دێن ئەو ڕسمانەی کە هەیانە ئەو تیمسال و هەیکەلانەی کە هەم هەیانە هەمویان دێنە پێشەوە هەریەکە کەوێتە سەڵاواتدان و طبعا سەڵاواتی خۆیان یعنی تەرنیمەی خۆیان و مۆم هەڵکردن و کەنیسە داگیرسان و کردنەوەی شەو و ڕۆژ و ئیتر ئەوەی کەوا خۆیان مەسەن ئەیکەن ئەمانیان هەموو کردووە تەنانەت دێن بە گەڵای دار کەنیسە ئەماڵن خۆڵ و تۆزی کەنیسە هەمووی دێنن و بە باخەکانیەوەکەن ئەکەن بە بێستانەکانەوە بە دەشتەکانیەوەکەن سەیرەکەن هیچ ئاسارێکی نییە نە بارانە بارێ ئەو هەموو سەلی بەشکە ئەهێنن هیچ تەسیری نییە دوایی هەمووی بە پێی پەتی ئەڕۆن و خۆیان ڕووتەکەنەوە و هەندێکیان بە قامچی لەوانی ترەدا هەروەکو کە پۆلیسەکانی ڕۆمان کاتی خۆی لە سیدنا عیسایان داوە بە حسابی خۆیان ئەبەم شێوەی هەمویانە بن و ئەجا ناگەنە هیچ نەتیجەیەک دوای ئەمجارە دێنەوە قدیسەکانە بن پێش هەمویان قدیسێکی گەورەکە ناوی فرانسیسە ئەوە بەن و ئەیهێنە پێشەوەڵن تۆ دوعابکە بۆی باران ببارێت چونکە تۆ مەسیح چۆتە لاشەی تۆوە خوش لە مەسیحایە کەوابوو تۆ دەسەڵاتی ئەوەت هەیە کە باران ببارێنی ئەوجا هەمویان دەوری لێدەن قدیسێکی تر دێن و ناوی یوسفە یان جۆزیفە ئەویش بە هەمان شێوە دوایی کە هیچ هیچ بارانە نابارێ ئەکەونە جنێودان بە قەشەکان یەکێکیان کە ناوی قدیسی مێخائی لە دیارە پێشتری دیعای زۆری وا کردو توێتی سەرۆکی مەلایکەتەکانم ئەو دێنە پێشەوە جارە زۆری لێ دەن باڵێکی پێوە بە باڵی ئاڵتونی باڵەکانی هەموو لێکەنەوە ئەجا باڵی لە وەرەقە بۆ دروست دەکەن بۆ گاڵتە ئەمانە گەر بگەڕیتەوە سەری بیخوێنی تۆ شتی هەر زۆر سەیری تیا بە دەردی فارسەڵێ ئینسان شاخ دەرەکە یعنی قۆچ دەرەکە لە تعجبی ئەم جۆرەشتانە کە چۆن ئاوا چووە بە مێشکیانە بەو شێوێ ڕۆیوە بە هەر حاڵێکیی تر لەوانەی کە زۆر جێگای سەرسوڕمانەکە لە ناو خەڵکە تەسیرێکی وا گەورەی بووە لە سەرتاشەوە قازانج بۆ و دوایی کارتێکردنێکی سلبی زۆر گەورەی لەسەر کەنیسە هەیە ئەویش بریتیە لە چەکی لێخۆشبوون چەکی لێخۆشبوون بەسم شیکە یعنی سکوک الغفران نەک چەک وەکو سیلاح کەنیسە لەو سەردەمانەیە کە ئیسلام بە قوترە بێ لە سەردەمی هزار ساڵ لەمە پێشە طبعاان وەختی حرەکەتی مەسیحیت لەو پەڕی زعیفایەتی ئیسلام لەو پەڕی قوتایەتی دوایی ئەمان لە زمانی پاپا ئۆریانە کە ئەگەڕێ بەسەر خەڵکە و تەشجیعیانەکە بۆ پابەندبوونەوە بە دینەوە مەجمعی نیقیە گیراوەتەوە جارێکی 1970 زایینی تەسیراتێکی گەورەی بۆ لە مەدای 200 ساڵە بۆ ئەوەی سڵتەیە بۆ کەنیسە دروست ببێتەوە کەنیسە دێ ئەکەوێتە سەر گەمەیەکی تر ئەمجارە کەنیسە بەو اعتیباری کە دایکی دڵسۆزی هەموو مەسیحیەکانە ڕەحمەت و باڵی بەسەر هەمویانە پێویستە بچێشێ چەند شتێک دادێنێ زۆر شتی سیر لەوانە یەکێ لەوانە بریتە لە چەکی لێ خۆش بوون ئیعلانیەکە ئەڵێ سەرەتا پێشەوەی چەکەکە دروست ببێ ینی پێشێ بیکا بە شیک بە وەرەقا بە پسوڵەی فرۆشتن هەر پسوڵەکە جوانترە بیرم کەوتەوە پسوڵەی لێ خۆش بوون باز لە پسوڵەی لێ خۆش بوونەکەین یا پسوڵەی لێ بردن پاپا ئیعلانەکەڵێ لە بەرەوەی مەسیحێت باڵی ڕەحمەتە بەسەر هەموو خەڵکیە و سیدنا مەسیح کاتی خۆی گۆشتی خۆی و خوێنی خۆی داوە بە قەدیسەکانی دەوروبەری خۆی بە حەواریەکان بە تەلەبەکانی ئەوانش گەیاندونە بەوانی بەوانی تر وردەوردە لە پیاوانی ئەکلیرۆسا هەمووی هەیە لەبەرەوە هەموو ئەبرەشیەیەک گەوکو مزگەوت و گەورەترە لە کەنیسەکان هەموو پێویستە ساڵانە هەر کەسێک بێ بۆ لای قەشە تۆبەی لەلا بکە اعتراف بکە بەوەی چ گوناحێکی کردووە قەشەکانیش بەعتیبارە پیاوی خوان تابعی سیدنا عیسان تۆبەکانیان لێ قوبوڵەکەن کەوابوو هەر ساڵە و یەک خەڵک دێ بۆ ئەم شوێنانە تۆبە ئەکەن پاش فترەیەک کەنیسە ئەکەوێتە سەر ئەم پسوڵەی لێبوردنە ئەی فرۆشێ ئەڵێ هەر کەسێ لە دونیایا ڕازی بێ تۆبە بکا لە کەنیسە ئەشتوانێ پسوڵەی لێبوردن بکڕێ شوێنێک لە بەهەشت مسۆگەرەکە ئەگەر ئەم پسوڵەیەی کڕی دوای کڕینی پسوڵەکە هیچ ئیشکالێکی تیانێ هیچ تەسیری نییە بکەوێتەوە سەر زینا و خراپەکاری و قەتڵ و هەرچی کفر و بێدینێکی تریش بکاتەوە هەر ئیشکالێکی تیانێ چونکە ئەو مسۆگەری کردو پارەی دا و شوێنەکەی لە بەهشت کڕیوە ئەمە لە فترەیەکی زۆر کەمە لە مەدای پ ساڵە کەنیسە ئەگەیەنێتە دەرەجەیەک ئەبێ بە دەوڵەمەندترین دەستگای هەموو ئەوروپا چونکە ئەوەی کە دەوڵەمەە جارە بێ خەمە زینا و فاحیشە و خراپەکاری و داوێن پیسی دنیای کردووە دێ پسوڵەیەکی لێبوردنی ژەکڕێ قیامەتەکەی مسۆگەرکە ئەڕوا ئیتر ئەوەندەی تر ئەکەوێتەوە فیسق و فجور و خراپەکاری خۆی ئەوی تر کە کوڕی هەژار و فەقیر و داماوە ناتوانێ پارەی پێ پیا ناکرێ پارە هەمووی لەبەردەسی نەجیب زادەکانە و دەرەبەگەکان و پیاوانی کەنیسەیە کلیرۆسە لەبەرو هەر لیکی ڕژێ قڕ بەسەر هەر داماوێتیەکەی بۆ مێنێتەوە هەر زیاتر عیباەتەکە و هێشتا هەر ئومێدی ئەوەی نییە کە بچێتە بەهشت ئەم پسوڵی لێبوردنەوە دادێ دوایی شتێکی تردا دێ پێوترێ زەیتی مقدەس ئەمجارە کەنیسە جۆرە زەیتێک دا ئەمەزرێنێ کاڵێ هەر کەسێک چەند گوناحبار بێ لە کاتی سەرەمەرگا اعتراف بە گوناحەکانی بکە بەم زەیتە چەورە کرێ ئیتر دوای مردنی بەهۆی ئەم زەیتەوە دەواازەی جەهنەمی لێدا ئەخرێ ڕووی یەکسەر لە ڕێڕەوی دەواازەی بەهشتەوێ و ئەچێ بۆوێ بۆی شەعبی مەسیحی ڕزگارکە و هەروەها بیکاتەوە بە شمشێرێک ئەمجا بەرامبەر بەو کەسانە بەکاری بێنێتەوە کە باوەڕیان بەمە نییە ئیتر خەڵگەکەوێتە دووڕێیانێک یان پارە ئەدەیت و پسوڵەی لێبردن و بەشی خۆ دەکڕی لە بەهشتا چەندت پارە پێ و چەندە توانی بکڕی دههزار دلارت پێە فەرمو دەمەتر بکڕە سەد هزارت پێ سەد مەتر بکڕە یا فولان ناوی کابرا دێنێ و کەسێک کەوا پسوڵەی لە بردنەکە ئەکڕێ ويشملك باستحقاقات آلامه الكلية القدسية وأنا بالسلطان الرسولي المعطى لي أحلك من جميع القصاصات من جميع القصاصات والأحكام وأنا بالسلطان الرسولي المعطى لي أحلك من جميع القصاصات والأحكام والطائلات الكنسية التي استوجبتها وأيضا من جميع الإفراط والخطايا والذنوب التي ارتكبتها مهما كانت عظيمة وفظيعة ومن كل علة وإن كانت محفوظة لأبينا لأبينا الأقدس البابا والكرسي الرسولي وأمحو جميع أقذار الذنب وكل علامات الملامة التي ربما جلبتها على نفسك في هذه الفرصة وأرفع القصاصات التي كنت تلتزم بمكابدتها في المطهر وأردتك حديثا إلى الشركة في أسرار الكنيسة وأقرنك في شركة القديسين يعني أتكم بها وبشي بياو تشاكاني خواك قديس كانا وأردك ثانية إلى الطهارة جارج كسر لن يأتين يعني فرمات الدكم ولا جناح جارج كأتين مو سر صفر پاکە بیتەوە وەکو جاران والبر اللذین کانا لەکە عند معمودیەتیکە یعنی وەکو ئەو سەردەمەی بە مناڵی ئاوەکەیان پیا کردووی ئاوی کەنیسە کە پێ ئەڵێن تەعمید وەک ئەو زەمانە ئیتر بێگونا حەبی و بڕە بە خێرچی ئەم کابراەکەم پسوڵەی کڕیواڵ بەتەمەی خوێندمە من تەبان هەمووی نەبوو نیوەی بوو ئەم پسوڵەیە بە نووسراوی ئیتر ئەکەوێتە هەموو قەشەکان هەموو کەنیسەکان ئەبرەشیەکان هەموو لای هەموو پیاوانی ئەکلیرۆس و ئەوانی شەر کەسێ دێ بۆ لایەن ئەیفرۆشن پێی جا سەیرەوەیە برایانی بەڕێزم لە نکتەیە ئەمان بیست کە کابراایکی جوولەکە هاتووە بە خەڵکەکەی وتووە هاتووە بۆ لای پاپا وتێتی من جەهنەمە کڕم کە لەوێ دەری هێنابوو کە ئەمە شتێکی حەقیقیە و بەم شێوەیەش ڕووی داوە طبعاانی تر لەو سەردەمانەی ترە دوایی وای لە هاات کە مارتن لۆثەر هاتە پێشە لە 1570 یەکەم جار کە معارزەی ئەم جۆرەشتانەی کرد و خوێنەوەی ئنجیل پێویستە مەسموح بێ بۆ هەموو کەس و پاپا نابێ ئەو دەسەڵاتی هەبێ و سکۆکل غفران پسوڵەی لێبردن شتێکی درە و دەلەسەیە ئیتر وردەوردە خەڵکیی وەکو ڤۆلتێر هەر گاڵتەی زۆری پێکرد یەکی وەکو دانتی دانتێ و کەسانی کە ئەدەبیا دەخوێنەوە کۆمیدیەکی هەیە پێڵێن ئەلکۆمیدیە الئیلاهیە باز لەوە ئەکا کە چۆن مردوو دوای چووە بۆ جەهنم و بۆ بەهشت و قیامەتی چۆن بینی و لەو شێوەی طبعاان نووسەرێکی گەورەی ئیتالیە و مەشهورە هەر لە ساڵانی 1500ەکانە یعنی ژیاوە لە قڕنی پ هەمە کە ئەویش هەر سەردەمانێکە سەردەمی گاڵتە پێکردنە بەو ئێمە سەیرەکەین لە خطورەتی ئەم پسوڵەی لێبردنە لە چیەوە دێ یەکەم ئەو کەسە ئەتوانێ بیکڕێ کە دەوڵەمەە دووهەم پاپاکان و کەنیسەکان کە سەیریان کرد پارێکی زۆر زۆریان کەوتۆتە بەردەست ئەمجا پارەکەیان بەکارهێنایەوە لەگەڵ فەقیرێتی خەڵکەکە وتیان ئەو کەسەی کە پارەی نییە ئەگەر خۆی بکە بە سەرباز بۆ ئەوەی بڕوا قبری سید نامەسیح ڕزگارکە لە بەردەستی ئەلئومەت المەلعونە چونکە بە مسلمانە ڵێن ئەلئومەت المەلعونە ئەوە ئەو کاتە هەموو گوناحەکانی ئەسڕێتەوە کەوابوو دوو کەس حەقیەوەی هەبوو پسوڵەی لێبوردن وەرگێ یەکەمەوە کەسەی دەوڵەمەە بە پێی ئەو نرخەی کە کەنیسە بۆی دیاری کردو میش پارەکە داوای کڕێ دووهم ئەو کەسەی کە شمشێرەکەی هەڵگرتو دیفاع لە کەنیسە ئەکاو ئەڕوا بۆ گیانی ئومەتل مەلعونە ئەمەشیان ئەمەشیان مەسموحە لەوەی کە وەری بگرە بە خۆڕایی یعنی تەسەور کەن برایانی بەڕێز لەو سەردەمە تەمان ئەلێرەوەی ئیتر حربی صەلیبی دەست پێەکا لە مەدای دو سەد ساڵە پەنجا ساڵی ئەخیریان تینەکەنەوە خەڵکی بەم شێوەیە دوای پارەیەکی زۆر دەست کەنیسەکەی و کەنیسای بە بە گەورەترین دەستگای دەوڵەمەندی ئەوروپا ئەنجا ئەوەی کە پارەی پێنەماوە ئەنجا ئەوەی کە گەنجە و توانای هەیە ئەیکا بە سەرباز بۆی ئەم جاریان بێ ئەنجا خوێنی ببەخشێ بێ بەرەو ئەم ئومەتە مەلعونەی ئێمە نعوزبیللا ئەمە تەمان کارتێکردنێکی زۆر گەورەی کرد ڕاستە لە سەرتاوە تەئسیراتی بۆ کەنیسە بوو دەسەڵاتێکی زۆر گەورەی دروست کرد زۆری دەوڵەمەند کرد زۆری دەسەڵات خستە بەردەست وای لە کرد کە تەنانەت ئیمبراتۆرەکان و هەموو و بەلاکانیش بکەونە بەردەستی ئەمان بەڵام دوایی زۆر خەتەر بەسەریان ناشکایەوە چونکە لەو لاوە سەرمایهداریەک دروست بوو لە بەردەستی دەرەبەگەکانە لە بەردەستی نەجیبزادەکانە هەروە ئیمبراتۆریەکانە و لەو سەردەمەشا لە 1500ەکان بەدواوە مارتن لۆثەر هاتە پێشێ چاپخانە پیا بوو بوو تەتەورێکی علم پێکهاتبوو، کتێب بڵاوەکرایەوە بە پارەی سەرمایەداری لەگەڵ ئەو پێشکەوتنەی کە چاپخانەش بەرهەمی هێنابوو، وەکو ئەوەی کە ئێستا ئەوروپا ئەیەوێ یان ئەمریکا ئەیەوێ لە وڵاتی ئێمە، بە ناوی حقوقی ئینسان و دیموکراسی، سەرمایەدارەکەی خۆی بخاتە گەڕ، بێ بۆ وڵاتانی ئێمە داگیری کا، بەم ئەنتەرنێتەش هەموو سەقافەتێکی خۆی بڵاوکاتەوە. بەڵام ئەو ناهێڵێ حقوقی ئینسانەکە و دیموکراسیەتەکە لە وڵاتی ئێمە خۆی بگرێ، چونکە ئەزانێ لە ئازادی وڵاتی ئێمەیە ئیسلامەکە سەرەکەوێ چونکە ئیسلامەکەی ئێمە وەکو ئەم مەسیحێتەی ئەوان نییە ئیسلامی ئێمە کەس لە ئاەت لە قورآە شتێکی دژی علم نابینێ و هیچ کەسێکیش نابینە لە تاریخی ئیسلامە عالمێک سووتێنرابێ هەزاران هەن فەیلەسوفن وەکو فارابی و بن سینا و بن ڕژد و بن و حەزم و ئەمانە و لە هەمان کاتە زانایەکێکی وەکو ئبن ڕازی و هەیە کوڕی لەو عالمە گەورانەیە و هەروها طبعا ئەبینین لە وڵاتی ئیسلامە هیچ کەسێک لەسەر ئەو علمە نەسووتێنراوە نەکوژراوە هەروکو لای ئەوان گالیلۆ کۆپەرنیکۆس ئەوانی تر کە دوایی دێنە سەری ئەم خورافاتانی کە لە ناو مەسیحەتا دروست بوو یعنی ئێوە تەسەوری ئەوە بکەن کابراایکی ئاقل کابراایکی بیرمەند زیرەک دێ وردەوردە دنیا ئەبینێ کە ئەڕاتەوە بۆ وێ سەیرەکە لە چ وەزعەکە بزەبت وەکو ئەو وایە ئێستا کابراایکی ئەفریقی یان کابرایکی ئەو شارباژێڕە داماوەی ئێمە هەرچەند ئێستا خەڵک چاوی کراوەتەوە تەمان ئێستا لە لادەکانیشە مۆبایل هەیە و خەڵک چاوی کراوەتەوە شت زیاتر فێر بووە بەڵام تەسەوری ئەو بکەین لە زەمەنی مەلەکیەوە یا پێش مەلەکیش وەکو ئێستای ئەفریقا کابرایکی ئەفریقایی هاتو هەرچۆنە بێ لەم ئەوروپایە ژیاوە لە فەەنسا و بەریتانیا ئەژی دوای ده ساڵە گەڕێتەوە بۆ وڵاتی خۆی ئەچێتەوە ئەو کوخەی کە لی بووە چێتەوە ئەو دەیکە لی بووە سیرەکە ئێستاش خەڵک داماون ئێستاش خەڵک کلۆرەدارێکیان داناوە ئەزانن جننی تایە و حراسەتیان لێگرێ بەدیار کوخێکەوە دانیشتون چیلکە کۆکەنەوە ماسیەکیان دەرهێناوە ئەیبرژێن نەیخۆن لەم زەمەنی هالبرتان و کۆمپانیە گەورەکانی سنوور بڕن سەیرەکەی ئەو داماوە لە شوێنێکایە کۆمپانیایەکی بەریتانیش چۆتە ئەو گەڕەکە و منطقەیە ئەوان چۆتە ئەو دێ ئەوان ئاڵتون دەرەهێنێەوە هێنێتەوە بۆ خانمانی ئەوروپا لە کاتێک کە ئەوان لە برسا ئەمر ئەمەش طبعاً هەر ئەو سیستمە ئیسعماریە کە ئەمان بۆ خۆیان دروستیان کردووە جا تەسەور کە نیەکێکی وا مسەقەب یەکسەر ئەم شتانە ببینە چەند لی هەڵەگەڕێتەوە بە تایبەتی ئەگەر هەبوو کە دەسەڵاتیشی هەبوو کە پشتی ئەمیش یەگرت لەبەرەوە ئەمەی کە ئەمان دایان هێنا ئەم ئەکلیرۆس و طبقاتی کە ئەوان پلەدارکردنی ئەو هەموو پیاوانی دینیە بە سە طبقە طبعاان لە بینی پاپاوە بۆ قەشەیەک لە دێرێکە ڕەنگە زیاد لە هەفتە ڕوتبە هەبێ لەو بەینە، ئەمە جگە لەو هەموو مەزاهیبە جیاوازانە، جگە لەوەی هەر یەکێکیان تەکفیری ئەوی تری کردووە، مەحاکمی تەفتیش ئەوەی کە دروست بووە لەسەر پرۆتستانتەکان کە بەناوی هەڕتەقەوە حوکمیان کردوون، ئەگەر تۆبەشی بکردایە عقوبەکەی ئەوە بوو کە ئەکوژرا نە ئەسووتێنرا بە زیندوویی. چونکە ئەسڵ ئەوە بوو کە هەر کەسێ هەڕتەقەکە بکە یعنی مهرتق بێ ئیتر ئەسووتێنرێ یا ئەو خەڵوە چێشانەی باسمان کرد ئەو گۆشەگیری ئەو هەموو تعزیبی نەفسە ئەو چڵکنی و پڵکنیە لەبەر خاترەوە کە گوایە وازی لە مەلەزاتی دونیا هێناوە بۆ ئەوەی بگا بە سیدنا عیسا کە سیدنا عیسا وتبێتی دەوڵەمە ناچێتە مەلەکوتی منەوە کەس لە ریزی منا نابێت لە قیامەتە لە بەرە خۆتان فەقیرکەن ئەمە طبعاان لە ئیسلامە شتێکی وەهانە چونکە پێغمەر علی سلام لە دوعاە دوعاە کردو ئەی فەرمو اللهم ئینی عیذ بکە وعیذ بکە من الفقر خوایە پەنا ئەگرم بە تۆ لە فەقیری سەحابەکانی پێغەمبەر عەلەیهی سڵاو سلام ئەبو بەکری سدیق و عوسمانی کوڕی عەفان و عەبدوڕەحمانی کوڕی عەوف و زوبەیری کوڕی عەوام و هەموو دەوڵەمەندیش بوون و عەشرەی مبەشرەش بووە یەکێکی وەکو زوبەیری کوڕی عەوام لە بەسرە ماڵەکەی بەرزترین خانوو بوو ئەشی زانی خۆ عەشرەی مبەشرەیە و ئەشێتە قیامەت و بەڵام لە هەمان کاتە لە بەرەوەی لەزەتی دنیاە و پێغەمەر عليه سلااو سلامە فەرمێ خی گەورە حەزەکان نعممەتەکانی بەسەر عبدە چاکەکانیەوە ببینە لەبەرەوەی لە ئیسلامە ئەو تەوازونە هەیە لە نێوانی قیامەت و ئاخیرەتە لە بینی ڕۆح و مادەیە لە بینی لەزەتەکان و خۆگرتنەوە و ئیسراف نەکردنە ئەوە تەسیری زۆر گەورەی هەیە کە لە ئیسلامە خەڵوت کێشان و گۆشەگیری هەر نەبووە بە تایبەتی کە لە ناو متأخرینیشە ئەوە بڵاو بۆ تۆ حەدیسێک کە خۆی حەدیسێکی زعیفە جهاد و ئوم سیاحەت و ئومەتی ئەلجیهاد و هەروەها فەرموویەتی کە خەڵوەت کێشانی ئومەتی من جیهات کردنە یعنی هی ئەوە نییە خەڵکێک بڕوا خەڵوت بچێشێ ئەمجا ئەم نهێنێ پیرۆزیانەی کە هەیە مەسیحێت ئەوەی کە دای مەزراندۆ نەیهێشتۆ خەڵک بیر لە بەسیترین شتی ناو ئینجیل بکاتەوە لە شێوەی نووسینەوەی لە تاریخی لە مفەسیری لەوان لە هیچ شتێکی نەکردوەوە هەتاوەکو ئەم چرخانەی دوایی کە خەڵک چاوی کرایەوە و بە یەک جار لە کەنیسە هەڵگەڕانەوە لە مدەی 200 ساڵە ئاسەواریشان هەموو پێچایە کە ئێستا کەنیسە شەرمەکە بڵێ وجودم هەیە جگە لەم داهێنانەی تری وەکو عشاء الربانی واتە شیوی خوایی شێوان و یا شیرکی پەیکەرتاشی وێنە پەرستەکانیان کەدان مەزران یا ئەو هەموو ئەفسانە و ئەفسانە گەریەی کە کردیان و ئێستاش تەمانتیایە بەردەوامن لە هەندێکیا یان پسوڵەی لێبوردنەکە کە دایان مەزران و دوای بوو بە چەکوشێک و گەڕایەوە سەریان و کاریگەری سلبی لە کەنیسەدا دامەزران لەو باوەڕەشام ئێستا گۆڕانکاری تر زیاتر ڕوئەدا چونکە هەمومان هەست پێکەین کە مەسیحەکان ئێستا ئاسەواری چەند گەورە لە گۆڕانکاری زیاترە ئەبینن ئێستا تەمانەوە لە فرسەتێککە دێنەوە سەری ئینشاالله کە دوایی دێنە سەر کاتۆلیکی لیبرال کە دروستە بێ ئەویش لە مەدای 200 ساڵ لەمە و پێشە چۆن وردەوردەوانش مراجعاتی هەموو شتێکی خۆیانەکەنەوە ئەجا دیسان لەگەڵ مەوجەی ئەلمانەتەکە ڕۆن و مەسیحیەتی عەلمانیەت چۆن سەر لە نوێ دروست ئەبێ کە مەسیحیشە و عەلمانیشە لە گەڵ ئەوەشا کە ئیتیفاقاتی ئەبێ لە گەڵ ئەو کەسانێ کە متهم کراون بە هەرتەقە بە هەر حاڵ ئەمەش لایەکی تر بوو لەوەی کە ئەو زەمینەیە کە عەلمانیەتی ئەوروپایی لێوەی هەستا و دژی ڕاوەستا بریتە لەم زمینەی خورافات و گۆڕانکاری و فەلسفەیەکی دیدی لێڵ و وێڵ و ڕێبازێکی وێڵ خەڵوەت کێشان و گۆشەگیر بوون و دوورکەوتنەوە لە دنیا و لە لەزەتی دنیا پاشان کۆمەڵێک ئەفسانە و قسەی هەلق و مەلق کە پێچەوانەی هەموو شتێکی علمیە بەسیترین شتی علمی کە ئەهاتە پێشەوە ئەوان هەمووی دژی ئەوەستانەوە و دەسەڵاتێکی زۆر ستەم کارانەی کەنیسە پاشان داوێن پیسیەکی زۆری کەنیسە کە تەنانەت لە وڵاتی ئێمەشە لە سەردەمانی فیسق و فجووری عباسی سێ هەموو چوارم بە دواوە مەشهور بوو بەوەی کە ئەوانەی ئەڕۆیشتن بۆ فیسق و فجور ئەچوون بۆ دێرەکان دێری مەسیحیەکان ئێستاش لە وڵاتی ئێمە لە سەراسەری وڵاتی مسلمانانە ناو گەڕەکی مەسیحیەکان مەجای فەساد و فجورە لە کەنیسەکانیشیانە پیاو پیاو ماراکە و ژن ژن